و دەستت بکە بە باخەڵتدا کە دەرت هێنا بە سپێتی و پرشنگداری دێتە دەرەوە بەبێ بەڵەکی ئەمە دوو موعجیزەیە لە نۆ موعجیزە بۆ فیرعەون و گەلەکەی بەڕاستی ئەوانە گەلێکی لە سنوور دەرچوون. فلما جاءتهم آیاتنا مبصرة قالوا هذا سحر مبین. ان هذا لهو الفضل المبین. وە سولەیمان بووە میراتگری داوود لە پێغەمبەرێتی و پاشایەتی و زانیاریدا، سولەیمان وتی، ئەی خەڵکینە، فێری زمانی باڵندەکان کراوین، وە لە هەموو شتێکمان پێ دراوە، بەڕاستی ئەمەی بە من دراوە فەزڵ و چاکەیەکی ئاشکرایە. لا يحطمنکم سلیمان و جنوده و هم لا یشعرون. هەتا کاتێ گەیشتنە سەر شیوی مێروولە، شوێنێک بوو مێروولەی زۆر بوو، مێروولەیەک وتی، ئەی مێروولەکان، بڕۆنە ناو ماڵەکانی خۆتان، کونەکانتان، با سولەیمان و لەشکرەکەی نەتانجلیقێنن لەژێر پێیاندا، لە کاتێکدا ئەوان هەست ناکەن. ئینجا سولەیمان بە سەرسوڕمانەوە زەردەخەنەی کرد لە قسەی ئەو مێروولەیە و وتی، ئەی پەروەردگارم، وام ڕابێنە کە سوپاسی ئەو چاکە و نیعمەتەکانت بکەم کە ڕشتووتە بەسەر من و دایک و باوکمدا و ڕامبێنە کە کار و کردەوەی چاکە بکەم کە تۆ پێی ڕازی بیت و بە بەزەیی خۆت بمخەرە ڕیزی بەندە چاکەکانت. بەڕاستی من دیم ئافرەتێک پادشای ئەوانە بەناوی بەڵقیس کە هەموو شتێکی پادشایەتی پێ دراوە و تەختێکی پاشایەتی زۆر گەورەی هەیە. وجدتها وقومها یسجدون للشمس من دون اللە وزین لهم الشیطان اعمالهم فصدهم عن السبیل. بەڕاستی من نامەیەکی گرنگم بۆ هاوێژراوە. انه من سلیمان و انه بسم اللە الرحمن الرحیم. کە بێگومان لە سولەیمانەوە هاتووە. بەڕاستی ئەو نامەیە دەست پێدەکات بەناوی خوای بەخشندەی میهرەبان. بل انتم بهدیتکم تفرحون. ئینجا کاتێ نێردراوەکە هاتە لای سولەیمان، سولەیمان وتی، ئێوە ماڵ و سامان بە من دەدەن؟ دەی ئەوەی کە خوا بە منی داوە چاکترە لەوەی داوێتی بە ئێوە، بەڵکو ئێوە بە دیارییەکەتان دڵخۆش دەبن. ئایا شوکری ئەم نیعمەتە دەکەم یان پێ نەزان و سپڵە دەبم وە هەر کەسێ سوپاسی خوا بکا ئەوە بێگومان سوپاس بۆ خۆی دەکا وە هەر کەسیش ناسوپاسی بکات زیانی بۆ خۆیەتی چونکە بێگومان پەروەردگارم دەوڵەمەند و بێ نیازە. قال نکروا لها عرشها ننظر اتهتدی ام تکون من الذین لا یهتدون سلیمان وتی پێی وترا تەختەکەی تۆ وەک ئەمە وایە؟ بەڵقیس وتی، وەک ئەوە وایە. ئەڵێی ئەوە؟ سولەیمان وتی، پێش ئەم بەڵقیسە زانستمان پێ درابوو و ئێمە ملکەچ بووین. وصدها ما كانت تعبد من دون الله انها كانت من قوم کافرین. وئەوەی بێجگە لە خوا دەیپەرست بەرگری کرد لە باوەڕهێنان بە خوا هەموویان لەناو دەبەین، لە پاشان دەڵێین بە کەسوکاری ساڵح، ئێمە ئاگامان لە کوشتن و تیاچوونی خێزانی ئەو نییە و بێگومان ڕاستیش دەکەین. ومکروا مکرا ومکرنا مکرا وهم لا یشعرون. ئەوان نەخشە و پلانیان دانا بە پلاندانانێکی خراپ بۆ کوشتنی ساڵح، ئێمەش پلانمان گێڕا بۆ لەناوبردنیان، انهم اناس یتطهرون ئنجا وەڵامی گەلەکەی هیچ نەبوو جگە لەوەی کە وتیان، لوط و خێزانی، شوێن کەوتوانی لە شارەکەتان دەرکەن، بەڕاستی ئەوان کەسانێکن، خۆیان پاک ڕادەگرن، لەم کردەوەی ئێمە. لە ئاسمانەوە بارانی بۆ باراندوون، ئنجا بەو بارانە چەند باخچەیەکی خاوەن جوانیمان ڕوواند، کە ئێوە نەتاندەتوانی درەخت و ڕوواوی ئەو باخچانە بڕوێنن، ئایا هیچ پەرستراوی تر لەگەڵ خودادا هەیە؟ نەخێر نییە، بەڵام ئەوانە گەلێکن ئایا زاتێ کە ڕێنموونی ئێوە دەکات بە ئەستێرە و شتی تر لە تاریکییەکانی وشکانی و دەریادا لە شەودا و زاتێک کە با دەنێرێت بە مژدەدەر پێش بارانی ڕەحمەتی ئایا هیچ پەرستراوێکی تر هەیە لەگەڵ خوادا خوا بەرز و بڵندترە لەوەی بت پرستان دەیکەنە هاوبەشی ئایا زاتێک کە لە سەرەتاوە بوونەوەر بەدی دێنێت پاشان دوای مردنی جارێکی تر دروستی دەکاتەوە وە زاتێ لە ئاسمان و زەویەوە ڕزق و ڕۆزیتان دەدات ئایا هیچ پەرستراوی تر هەیە لەگەڵ خوادا نەخێر نیە ئەی محمد بڵێ بەڵگەتان بێنن ئەگەر ئێوە ڕاست دەکەن. ئەم هەڕەشەی محەمەد لێمان دەکات تەنها درۆ و دەلەسەی گەلە پێشوەکانە کە نوسراوەتەوە. قل سیرو فی الارض فانظرو کیف کان عاقبە المجرمین. ئەی محەمەد پێیان بڵێ بڕۆن بگەڕێن بە زەوی و وڵاتاندا ئنجا سەرنج بدەن بزانن سەرەنجامی تاوانباران چۆن بووە تکلمهم ان الناس کانوا بآیاتنا لا یوقنون و کاتێ ئەو بەڵێنی سزایی پێیان دراوە بەسەریاندا هات کەمێک پێش ڕوودانی قیامەت گیان لەبەرێک لە زەوی دەردەهێنین بۆیان قسەیان لەگەڵدا دەکات دەڵێ بەڕاستی ئەم خەڵکە باوەڕی ڕاستەقینەیان نەهێنا خوا ئەفەرموێ، ئایا ئێوە ئایەتەکانی منتان بە درۆ دەزانی، باوەڕتان پێ نەهێنا، لە کاتێکدا هیچ زانیارییەکتان دەربارەیان نەبوو، یان ئێوە چیتان دەکرد لە دنیا؟ ووقع القول علیهم بما ظلموا فهم لا ینطقون. وە بڕیاری سزادانیان بەسەرا دەسەپێ بەهۆی ستەمکارییانەوە، ئنجا ئەوان جا هەرچی کەس لە ئاسمانەکان و زەویدایە دەترسێ و ڕادەچڵەکێ، هەموو دەمرن، جگە لەو کەسانەی خوا بیەوێ بە ئارام بن و نەمرن، وە هەموو بە ملکەچی و سەرشۆڕی دێنەوە لای خوا. وترى الجبال تحسبها جامدة وهي تمر مر السحاب فمن اهتدی فانما یهتدی لنفسه ومن ضل فقل انما انا من المنذرین ئەی محمد بڵێ بێگومان من فەرمانم پێدراوە کە تەنها پەروەردگاری ئەم شارە واتا شاری مەکە بپەرستم ئەو خوایەی ڕێز شکاندنی ئەم شارەی حەرام کردووە وە هەموو شتێک تەنها هی خوایە وە فەرمانم پێدراوە لە موسوڵمانان بم وە فەرمانم پێ دراوە کە قورئان بخوێنم بەسەر خەڵکیدا جا هەر کەس هیدایەتی وەرگرت ئەوە بێ گوومان تەنها بۆ خۆی هیدایەت وەردەگرێ قازانجەکەی بۆ خۆیەتی هەر کەسیش گومڕا بێت زیانی بۆ خۆیەتی وە بڵێ بەڕاستی من تەنها یەکێکم لە ترسێنەران.